یارمەتیدانی کەسانی تر کارێکی گرینگ بۆ بەرزکردنەوەی باوەڕبەخۆبوون دوای گرنگیدان بە خۆت یارمەتیدانی خەڵکی ترە. لە یارمەتیدانی خەڵکی تردا حەز و زەوقێکی باشت بۆ دێت کە باوەڕبەخۆبوون گرینگە. یارمەتیدانی کەسانی تر ئەو شتە لە مێشکتدا جێگیر دەکات کە من ئەوەندە بەهێز و توانام کە ئەتوانم یارمەتی خەڵکی تر بدەم تەنانەت ئەگەر یارمەتییەکە زۆر کەمیش بێت. هەر ئەبێت لە ژیانتدا بیگونجێنی. باوەڕبەخۆبوونی ڕاستەقینە کاتێک لە تۆدا دروست دەبێ کە هەندێ لە کاتەکانت تەرخان بکەیت بۆ خەڵکی تر. کاتێک دەستی کوێرێک ئەگریت و ئەیبەیتە ئەو بەر شەقامەکە یان پارەیەک ئەدەی بە کەسێک هەستێکی گەورەی تیادا دروست دەبێت. لەوانەیە هیچ کارێکی تر ئەو هەستە خۆشەت تیادا دروست نەکات. کاتێک یارمەتیی کەسانی دیکە دەدەی، بەڵام بەو مەرجەی زیان بە خۆت نەگەیەنێت. وەک ئەوەی لە باسی فیداکاریدا باسمان کرد هەرچەند یارمەتیەکە کەمیش بێت ئەو هەستەت تیادا دروست ئەکا کە من ئەوەندە بەهێز و توانا و دەوڵەمەندم کە ئەتوانم یارمەتی خەڵکی بدەم لە بەرنامەی ژیانتا ئەبێ کاتێک بۆ خێزانەکەت تەرخان بکەی ئەرک و لێپرسراوی بگریتە ئەستۆت هەندێک کاتیش بۆ کەسانی تر جیا لە خێزان و ماڵ دابنێیت بەڵام وریابە ئەو دوو کاتە زیاتر نەبێ لەو کاتەی کە بۆ خۆتی تەرخان دەکەی، یارمەتی خەڵکی بەو مەرجەی ببێتە هۆی بەرزبوونەوەی باوەڕ بەخۆبوونت، نابێ گرنگتر لە گرنگیدان بە خۆت دابندرێت، بۆ یارمەتی کەسانی تر تەنانەت کارێک هەڵبژێرە کە بۆ خەڵکی تر بەنرخ بێت و خزمەتگوزاری بدات بەوان و، بەشێوەیەک کاریگەری هەبێت لەسەر ورە و تەندروستی جەستەیی و دەروونی کەسانی تر، ئەگەر کار و پیشەی ڕۆژانەی تۆ بەو جۆرە نییە، بەرنامەیەک دابنێ بۆ یارمەتی خەڵکی تر، وەک ئامانجێک نرخی بۆ دابنێ و لەو ئاڕاستەدا کار بکە. لەبیرتان بێت کە یارمەتیدانی لە خۆوە بێ ئامانج نەک بە یارمەتی داناندرێت، بەڵکو لە کردەوەدا چەشنێک زیان گەیاندن بە ژیانی خەڵکی ترە. یارمەتییەکانتان ڕاستەقینە و کاریگەر بن. لەباتی ئەوەی ماسییەک بدەی بە برسییەک تا تێری بکەی، فێری ماسی گرتنی بکە تا خۆی بتوانێ خۆی تێر بکات و چی دیکە پێویستی بە یارمەتی تۆ نەبێت، ئەو یارمەتیانەی خەڵکی ئەکاتە دواکەوتوو و زیانمەندی تۆ هەرگیز یارمەتی نین و لە ڕاستیدا چەشنێک ستەم و جەورە. ئەم بەشەش بە کۆتا هات.